ڕێکی شانزە هەمیشەش دەبێ هەناسە هەڵبمژن و بیدەنەوە ئەوەش هەرخۆی لە خۆیەوە ڕوودەدا وابزانم کەمێک گوماناوی دێتە بەرگوێ چونکە ئەگەر ئێوە تەنهایە کە ڕەت لە بیر تا بچێ هەناسە بدەن دڵتان لە لێدان دەکەوێ کە دڵیش لە لێتان کەوت سیسیلیا قسەکەی پێبڕی وتی لێرەدا بوەستە خۆشببختانە پێویست ناکە ئێمە بیر لە هەموو شتێ بکەینەوە ئارێڵ دەستێکی خستە سەر دەمی خۆی ببورە باسی ئەوەمان دەکرد کە ئێوە بە چ شێوەیەک ئەو شە نادیارانە لە دەمتاندا دادەڕێژن و دواتر لە دەمەوە بە شەپۆل دەچنە ناو گوێچکەتانەوە ڕاستە دەڵێن هەر کەسە و جۆرە دەنگێکی جیاوازی پێوەیە سیسیلیا سەرێکی بۆ لەقاند دایکم بە جۆرێکی تایبەتی پێم دەڵێ پاش قوتیت و شێوەی وتنەکەی ئەو هەر زۆر زۆر جیاوازترە لەو شێوەیە کە باوکم یا نەنکم هەمان ڕستەم پێ دەڵێن هەر بۆ نمونە من دەتوانم سەر بخەمە ژێر سەرینەکەمەوە و ڕاست و دروست بزانم چ کەسێ قسەم لەگەڵدا دەکا هەر کەسە وشەکان بە شێوەیەکی کەمێک جیاواز دەڵێ لەم بارەیەوە پێم خۆشە بڵێم دەنگی ئامێرە مۆسیقاییەکانیش هەمان شێوێ بۆ نمونە ئامێری کلارنێت و کەمانچە بە دوو شێوەی تەواو جیاواز تۆنیسی لێ دەدەن بەڕاز لە شوێنێکدا خوێنمەوە کە هیچ دوو کەمانچەیەک لە دنیادا نییە کە هەمان لەرەیان هەبێ دەنگی ئێمەی مرۆڤیش هەمان شتە لێرەوە شێوازی ورد و نایابی هەردوو ئامێری دەنگ و گوێچکەمان بۆ دەرەکەوێ تەنانەت لەو کاتانەدا کە پەنجەرەکەش داخراوە دەتوانم گوێم لە ڕەشەبای دەرەوە بێت یان دەزانم کە پۆستەچیەکە بە خۆی و پاسکیلەکەیەوە دێ خۆزگە لەو کاتەدا دەتبینی کە پاسکیلەکەی ژێری خزا ئەو کاتە منیش لەسەر پەنجەرەکە دانیشتبووم و وەک تۆ تەماشام دەکرد وابزانم تۆ لە هەموو شوێنێک دایت هەندێ جار کە ماڵەکە تەواو خامۆشە گوێم لە دەنگی بەفرەکە دەبارێ سیسیلیا وردە وردە لە کاتی قسەکانیدا دەستێکی ڕادەوەشاند بەو شێوەیەش دەتوانم بە گوێچکەکانم شت ببینم قسەی بێمانە ئارێڵی فریشتە دەموجاوی گرش کرد و وتی ڕاستە باسی شتێکی سیر و سەمەرە دەکەین بەڵام پێویست ناکە هەڵم بخەڵەتێنی بەڵام بەڕاستی هەڵت ناخەڵەتێن و ڕاست دەکەم کە من لە ژوورەکەمدا پاڵکەوتوم و گوێم لە دەنگی قاتی خوارەوە دەبێ بە شێوەیەک لە شێوەکان ئەوانی تر دەبینم و دەزانم خەریکی چین دەزانم چ شتێک لە خوارەوە ڕوودەدا کەواتە کەمێک لە توانای بینینی فریشتەکانت تێدا بەڵام بەڕاستی هەڵت ناخەڵەتێنم و ڕاست دەکەم کە من لە ژوورەکەمدا پاڵکەوتوم و گوێم لە دەنگی خوارەوە دەبێ بە شێوەیەک لە شێوەکان ئەوانی تر دەبینم و دەزانم خەریکی چین دەزانم چ شتێک لە خوارەوە ڕوودەدا کەواتە کەمێک لە توانای بینینی فریشتەکانت تێدایە سیسیلا لەسەر جێگاکەی قنج بووەوە من بەردەوام لەو بڕواایەدا بووم کە تۆ زیاتە ڕۆوی لە جیاوازی نێوان فریشتە و مرۆڤدا دەکەی هەتا بژڵیت جیاوازێکی سیر و سەمەرەیە چونکە ئێوە و ئێمە دوو بنەمای تەواو جیاوازمان هەیە ئێوە لە تێکەڵی چەند ملوێن گەردیلەیەک پێک هاتوون و لەسەر هەسارەیەکی ڕێکەوتی ئەم گردونەدا دەژین هەروەها ئێوە تەنها بۆ ساتێکی کەم لێرەدان بەڵام ئێوە بە هێواشی بەناو بووندا دەستوڕێنەوە ئێوە کتومت بە هەمان شێوەی فریشتەکان قسە دەکەن و پێدەکەن و بیرۆکەی فێڵبازانەتان بە خەیاڵدات تۆ پێدوانیە فریشتەش بە هەمان شێوە شتێکی پڕ لە نهێنی بێت لەوە پێش باسی ئەوەمان کرد جیاوازیەکە لەوەدایە کە ئێمە هەمیشە لێرەدا بووین لەسەر و ئەوە شەوە ئێمە دەزانین کە ئێمە هەرگیز هەر وەک بڵقێکی سابوون ناکەوینە ناو هیچێتیەکی بەتاڵەوە سیسیلیا ئێمە بوونمان هەیە و تەواو ئێمە ئەو شتین کە هەمیشە هەربوونی هەبوو بۆ هەتا هەتاشە هەربوونی دەبێ بەڵام ئێوە دێن و دەڕۆن سیسیلیا بە ناڕەحەتیەوە سەرێکی بۆ لەقان زۆرم پێخۆش دەبوو گەر زیاترێک بیرم لە ژیان بکردایەتەوە و بمزانی باە ژیان چییە هەرگیز درەنگ نییە کە بگەڕیتەوە سەر ئەوەی کە بزانی ژیان چییە بەڕاستی خۆشم نازانم بۆ بەڵام لە پڕێکدا زۆر مات دەبم ئارێڵ ویستی لەبێ دابی وەستێنێ هیچ پێویست ناکا بێتاقەت بی گەر مات بیت ئەوا ناچار دەبم بەردەوام دڵنەوای بدەمەوە هەندێ جاروا دێتە بەرچاوم کە ئێوە تەنها خەریکی کوڕوزانەوە و گلەی کردنن بۆ تۆ ئاسانە ئاوها بڵیت تەنها یەک هەسمان ماوە باسی بکەین ئەویش کەمێک نادیارە بەڵام لەوانی تر نهێنی کەمترێک نییە سیسیلیا فرمێسکێکی چاوی سڕی ناوی هەستی پێنجەمم لە یاد نییە هەستکردن نییە ئارێڵ سەرێکی بۆ لەقاند لەوە پێش باسی ئەو توێژاڵە تەنکەی پێست و مومان کرد و وتمان سەر تاپای لەشی تێدا ترنجاوە هەر لە تەپڵی سەرەوە تاقلە پێ ئێوە بە زمان تام دەکەن بەڵام بە شێوەیەک لە شێوەکان بە هەموو لە شیشتانە تام دەکەن تامی شتێکی ساردیان گەرم دەکەن تا ڕووشکیش هەروەها لوس و زبریش من پێم وانی ئەوە شتێکی هێندە سیر بێ ڕەنگە بەلای فریشتەوە ئەوە سیر و سەمەرەترین شت بێ بەردەکانی قەراق دەریا کە شەپۆلی ئاوەکە لێیان دەدا هەس بۆ ناکەن کە بەسەر یەکدا دەخزێن پردەکان تەنانەت هەست بۆش ناکەن کە تۆ دەستیان لێ دەدەی بەڵام تۆ هەستیان پێ دەکەی بەڕاست تۆ بەوردی ئەو بەردانت بینیوە کە من کۆم کردوونەتەوە هەندێکیانم کڕیوە و هەندێکیشیان پێبەخشیوم بەڵام زۆربەی هەرە زۆریم لە قەراغ ئاوێکدا دۆزیوەتەوە لە قەراغ ئاوێکی نادیاردا لە دوورگەی کریتادا دۆزیتەوە وایە سیسیلیا کەمێک هەستی کرد نهێنیەکی ئاشکرا کردووتی ئەوەش دەزانی ئارێڵ سەرێکی بۆ لەقاند لەو کاتانەدا کە تۆ دەخەویت چەندەها جار تەماشای ئەو بەردانم کردووە بەڵام قەت لەو تێناگەم چ جۆرە هەستێک دەبێت کە دەستیان لێ دەدەیت کەواتە شتێکی گرنگت لە دەست چووە هەندێکیان هێندە قڕولووسن کە دەستیان لێ دەدەم حەز دەکەم پێ بکەنم ئارل لەسەر کورسیەکە بەرز بووەوە و بە ئاسمانی ژوورەکەدا بەرەو سەقفەکە هەڵکشا لەو کاتەدا کە بە ئاسمانەوە بووتی کەواتە باسی پێنجهستەکەمان کرد سیسیلیا قسەکەی پێبڕی وتی بەڵام هەستی شەشەمیش هەیە بەڕاست هەندێک خەڵکی پێیان وایە هەستێکی تریان هەبێت و لە ڕێگایەوە بتوانن پێی بەو شتانە بەرن کە بە هەستە ئاساییەکانیان ناتوانن بیانزانن بۆ نمونە دەتوانن پێشبین و ڕووداوەکانی پاشە ڕۆژ بکەن یان شتێکی ون بوو بدۆزنەوە خەڵکانێکی تریش لەو بڕواەدان کە ئەوە خورافات بێت و هیچی تر ئارێڵ بە شێوەیەکی پڕلەنهێنی سەرێکی بۆ لە قاندووتی لەوانەیە هەر لە ڕێگەی ئەو هەستەوە ڕۆژێک لە ڕۆژان ئەستێرە ونبووەکەی دارستەوبەرەکە بدۆزینەوە تۆ دەزانی لە کوێدایە بابزانین سیسیلیا هەرپاڵ کەوتبوو بیری لە جەژنی لەدایکبوونی مەسح دەکردەوە دواترتی بیر لە شتێک دەکەمەوە بڵێی جەوی جەژنی ڕۆژی لەدایک بوونی مەسیح پەیوەندێکی بەو هەستەوە نەبێ وابزانم ئێمە لەم جەژنەدا بە بەراوردکردن لەگەڵ ڕۆژەکانی تری ساڵدا زیاترێک لە فریشتە دەچین بە هەر حاڵ ئەو جەژنە پەیوەندی بە هەموو هەستەکانی ترەوە هەیە من بۆنی جەژن دەکەم تامی جەژن دەکەم دەیبینم و گوێشم لێە دواجاریش دەست لە هەموو پاکەتی دیارریەکان دەدەم و دەتوانم شتەکانی ناوەوەیان هەڵبهێنم و بزانم چی تێدا دەم و چاوی ئارێڵ ڕووناک بووەوە وتی ئاها چیان تێدایە پێم خۆشە کەمێ باسی ئەوەش بکەین باسی ئەو شتانەی کە لە ناو پاکەتی دیارەکاندایە نەخێر دەربارەی ئەو شتی کە لە ناوەوەی تۆدایە ئۆ ئەوەیان زۆر ناخۆشە کەمێ بەلامۆ سەیرە چیت بەلاوە سەیرە ئەوم بەلاوە سەیرە کە ئێوە پێتان وایە باسکردنی ئەو شتێک کە خۆتانی لێ دروست بوون شتێکی ناخۆش بێ بۆ نمونە بیردەوە بکەرەوە ئەگەر بەردێک قبولی ئەوەی نەکرد بایە کە بەردا ئەو ساکە دەبووە بەردێکی زۆرمات و غەمگین چونکە ئەو کاتە ناچار دەبوو بۆ ماوەی هەزارەها ساڵ خۆی بە چاوێکی کەمەوە خۆی ببینێ و دەبواە هەر بە ماتی بمایەتەوە هەتا ئەو کاتی بەرەبەرە دەتوایەوە و دەبووە زیخ و لەم بەڵام خۆ ئێوە هێندە زۆر نامێننەوە دەتوانین کەمێ باسی ئەو شتی ناوەوەشمان بکەین بەڵام بە مەرجێک مەرجەکە چییە؟ کە تۆش دواتر باسی چەندەها شتی قەشەنگی ئاسمانین بۆ بکەیت بریشتەکان قەت پەیمان ناشکێنن ڕاستە بەڵام گەر پەیمان پشکێنن ئەوە بڕوان بە هیچ شتێک نامێنێ ڕەنگە تۆ بتانی وەڵامی پرسیارێکم بدەیتەوە کە ئێمە بەردەوام لە ئاسماندا تاوتوێی دەکەین و زۆر جاریش تەبین لەسەری لە ڕاستیدا کەمێ شەرم دەکەم باسی بکەم بەڵام بپرسە بپرسە ئارێڵ دەستی کرد بە قسە ئێوە هەست بەوە دەکەن کە خوێن بە دەمارەکانتاندا وروژم دەکا تەنها لەو کاتانەدا هەستی پێ دەکەین کە بریندار دەبین و خوێنمان لێ دەڕوە یا لەو کاتانەدا کە خوێنمان بۆ تاقیگە لێ وەردەگرن بەڵام لەو کاتانەدا ئیتە خوێنەکە خۆی دێتە دەرەوە باشە ئەی هەست بەچی دەکەن هەندێ جار خوتوکەی دێ بەڵام دواتر ئێشی دێ بەڵام خۆ هەر هیچ نەبێ هەست بەو لە شوخوێنەی ناوخۆتان دەکەن سیسیلیا سەری بۆ ڕاوەشان وابزانم ئێمە بە شێوەیەکی ئاوا دروست بووین کە پێویستمان بەوە نەبێ هەست بەو شتانە بکەین کە لە ژێر پێستماندایە ڕاستە هەر لە ڕێگەی پێستەوە دەتوانین هەست بە یەکتری بکەین بەڵام خۆشببختانە ڕزگارمان بووە لەوەی بەردەوام هەست بەناوەوەی خۆمان بکەین بەڵام خۆ هەریج نەبێ هەست بە شتێک دەکەن سیسیلا کەمێ بیری کردەوە و ئەو جاسەری بۆ ڕاوەشاندووتی هەست بە هیچ ناکەین بەلایەنی کەمەوە لەو کاتانەدا هەست بە هیچ ناکەین کە ساغین تەنها کە شوێنێکمان ئێشێ ئێشێ کە ژان بکات یان لێبدات یان ئازاری هەبێ ئارێل لە ناچاریدا دەستی بەم لاولادا باداوتی شان بکات یان لێ بدات یان ئازاری هەبێت سیسی لاوتی تۆ قەت چڕنوقت لە قۆڵی خۆت نەگرتووە نەخێر قەت ئەوەم نەکردووە هەقە ئەوە تاقی بکەیتەوە ئەگینا قەت بە تەواوەتی لەوە دڵنیا نابی کە بە خەبەری دیان نا ئارێل خەریک بوو چرنوق لە قۆڵی خۆی بگرێ بەڵام سیسیلیا دەیبینی کە ناتوانێت بە تەواوەتی دەستی لێ گیر بێ دواتر ئارێڵ سەری ڕاوەشاندووتی فریشتەکان ناتوانن چرنوق لە قۆڵی خۆیان بگرن ئێمە هەست بە هیچ ناکەین سیسیلیا سەری سوورما کەواتە ناتوانی بزانی کە بەڕاستی بوونت هەیە یان نا بۆ ماوەی چرکەیەک یا کەمترێک لە چرکەیەک لەوە دەچوو کە ئارێڵ ون بووبێ ڕەنگە هەر لەبەر ئەوەش بووبێ کە سیسیلیا چاوی تروکانت لەو کاتەدا کە دەرکەوتەوە وتی باشترە بە پەلە بتخینۆ ناو جێگاکەت بۆ کاتژمێر حوتە چەند چرکەیەکی کەمی ماوە کە زەنگی کاتژمێرەکە لێبدات ئەها ئەوە زەنگ لێ دەدات